تیایا کاری بانگەوازی دەکا و تیایا تەلەفیزۆنی ئامۆژگاری کۆم زۆرێک لە خۆتبەکانی لە تەلەفیزۆنی ئامژگاری پەخشە بێ من چەند جارێک داوام کردووە کە دیبێتێکی لەگەڵا بکەم هەردووەڵام ناداتەوە هاتوومەتە ناو مزگەوتەکەی پێش یەڵم لەوێ نییە هیوادارم بوێر بێت و من هاتوومەتە بەردەم مزگەوتەکە هیوادارم بوێری خۆی هەبێ و بتوانێت وەڵامی من بداتەوە بتوانین پێکەوە دیبیتە بکەین زۆر سپاس بە هەمولایەن ئەمڕۆ بەیانی گرتە ڤیددیوەیەکیان نیشاندام زۆر بەلامەوە سیر بوو والله لەلایەکەوە پێشم خۆش بوو چکە دەلالەتە لەسەر ئیفلاسی ملحیدەکان یەکێ لە ملحیدە کوردەکان کە مەشهورە بەس ناوی ناهێنم لە ئینتەرنێت هەمووتان لەوانەیە بیدۆزنەوە دوێنێ پێرێ نازام کەیە چۆتە مزگەوتی گەورەی چواقۆڵ ئەو یەکێکیشی لەگەڵ ڕسمی دەگرێت بە ڤیددیو ئەوە ئێمە چوینە مزگەوتی گەورەی چواقڕنا مزگەوتەکەی دکتۆر عبدلتیف کە ڕۆژانە لێرە نوێش دەکات و پەخشی ئامۆژگاری کەناڵی ئامۆژگاری لێرەیە بۆی مناقەشەی لەگەڵ بکەین لەسەر ئیسلام و لەسەر قورآن دەچێتە ناو حوشی مزگەوت و ئەو کاتە و باش ئەی کوا دکتۆر؟ ئەوە هەر یەکێک لە خۆیان بەڵام چونکە درۆ زوو کەشف دەبێت یەکێ لە خۆیان دەڵێ بە خێر بێت ئەی کوا دکتۆر؟ دەڵێ وەڵا دکتۆر جەماعەتی کرد و چۆ ماڵەوە ئیسراحەت بکات کورە خوا ڕووتان ڕەشکا درۆزن بۆ عەیب ناکەن درۆ دەکەن من پێنج ساڵە ماڵم لە سلێمانیە کەی جەماعەتم کرد چوومە ماڵەوە و کەی من لە مزگەوتی گەورەی چوار قڕنە بووم و لەم دوو سێ ڕۆژ ئێستا ڤیددیوکەەوە دوو ڕۆژە بڵاوبتەوە کاکە کوا دکتۆر ئەوجا دێتە دەرەوە خەڵکی نەوە شاهید بن من هاتمە مزگەوت و داوام کردو بەڵام ئەوە لێرە نیە چی بکەین ئێ تۆ دەچی لە کوێوە من لە کوێوە تەقە دەکەم ئەو چی لە کام سەنگەرەوە دیفاع دەکات بە هەر حاڵ منیش لێرەوە پێی دەڵێم ئەی کاچی ملحد بێدین جارێ پرسیارت لێ دەکەم چێ تۆی دروست کرد وەڵام دەوە یا دەبێ بڵێی خوا منی دروست کردووە یا باوەڕت بەخوا نییە ئەگەر باوەڕت بەخوا نەبێت بۆمان بسەلمێنە بزان کێ توی دروست کردووە تا وەڵامی ئەوە نەدەیتەوە جارێت چە پرسیارێکی دێ دەگەم ئەو جا لەگەڵ دادنیشم وەڵامان بدەوە کێ توی دروست کردووە چکە تا ئێستا تۆ خۆتت نەدۆزیوەتەوە بۆی مزگەوتەکەی منیشت نەدۆزیوەتەوە کەناڵی ئامۆژگاری 24 سعات ئیش دەکات لە سلێمانی هەموو دنیا دەزانێت مزگەوتی بەهەشت کێ هەیە نەزانێ لەم کوردستانە تازە دەچێ لە مزگەوتی گەورەی چواقڕلە دەگەڕێ بۆ من بۆیە خۆی ون کردو مزگەوتەکەی منیشی ون کردو منیشی ون کردو بار حاڵ خۆی نەدۆزیوەتەوە خۆت بدۆزەوە بزانە تۆ لە کوێوە هاتووی کێ تۆی دروست کردووە ئەوە یەک وەڵام مامدەوە لە کوێ هاتوو کێ تۆی دروست کرد یا دەڵی خوا دروستی کردوم یا دەڵی نەخوا دروستی نەکردوم ئەگە وتت خوا دروستی نەکردوم بگەڕێ تا دەی دۆزیتەوە کێ تۆی دروست کردووە کە دۆزیتەوە وەرە دوو قسە دەکەین کە وتیشت خوا دروستی کردووم دەڵێن باشە خوا دروستی کردوی ئەم خواشم قورآانی نردووە تۆ بە قورآانەکەی ڕازی نیت نابێ بە خەلقی خوش ڕازی بی بڕۆ جارێ هەفتەیەک مۆڵەتت دەدەینێ خەڵقی خۆت تێکدە خۆت هەڵوەشێنەوە تێگەیشتی سوپانە و پلایس و دەڕنەفیس بەرە گوێچکە و لوت و دەست و قاست و هەمووی هەڵوەشێنەوە خۆت خۆ دروستکەەوە واز لە خەڵقی خوا بێنە ئەوجا وەرە دەسکاری دینەکەی خواش بکە و بڵێ دینەکەی خواش بە کەڵک نایەن وەڵاهی بێ عەقڵن وەڵاهی تێ ناگەن وەکو خوای گەورە فەرموویەتی قەلیلا ما تەذەکەڕون نازان لە چی و خەریکی چین هەر ڕۆژەی لە وڵاتێک و لەسەر فەیسبوک کەوتونەتەوە لە موقعی گاورەکان نەسرانیە گاورەکان لە موقعی عەرەبە مولحیدەکان ژەهر دێن و بڵاوی دەکەنەوە ئەوە زۆر مسەقەفن و زۆر تێگەیشتون خوای گەورە دەفەرمێ وئنا لنعلم ان منکم مکذبین ئێمە چاک دەزانین کەسانێک کە قورآن بە درۆ دەزانێت بەس لای ئێمەوە نەبێ زۆر مسەقەف بن ئەو کەسانە ئەوەتە سەر لە شێواوی داماوی وا هەموو بڕۆ لە کرێکارێکی ئەم کوردستانە پرسە من لە کوێم نەک لە بەرەوەی گەورەم لە بەرەوەی کەناڵەکەی و دیارین مزگەوتی بەهش لە کوێ من لە کوێ وتار دەدەم دەزانێ ئەی جەناب دەستە تازە چی پێنج ساڵ تۆ لە دوای پێنج ساڵ پێنج ساڵ متەخەلیفی دوا کەوتوی